بسم اللە الرحمن الرحیم ئەم کاتە و گشت کاتێکتان شاد و کامەران بێ بیسەرانی خۆشەویست خۆشحاڵین لە زنجرە بەرنمەکانی بەرنمەی چیرۆکی سەرکەوتن بە ئێو خۆشەویست دەگەینەوە تا ئێستا لە بەرنمەکانە لە بابەتی تازە تازەی کەڵێ تازە پێشکەشەکەن کە ئەوش تایبەتە بە پەروەردەکردنی مناڵ و هوەری پەروەردەکردنی مناڵ کە ئەمە کۆتا بەرنامەیە لە ئەو بارە و لەبارەی پەروەردەی مناڵەوە کە ئەویش بۆ خۆی هوەرە لە بەرنمەکانی پێشوە سێت بەرنمەکەی پێشوە باسی پێناسەی مناڵمان کرد و هەروەها ئامانجمان لە ئەم بەرنامەی وە سەرچاوەکانی پەروەەردە هەر بە ئام وە سەرچاوی پەروەەردەی مناڵ بە تایبەتی و ئامانجەکانی پەروەەردەی مناڵ چییە تایبەتمەندەکانی پەروەەردەی مناڵ و هەروەها سیفەتەکانی مناڵ چییە چۆنە ئەوانە لەگەڵ هەروەها هەروەها چۆن مناڵ گەشە دەکات چۆن پەروەردەی مناڵ دەست پێ بکەین وەکەڵێ ڕێبازەکانی پەروەردەی مناڵ کە 24 ڕێباز بوو باسمان کرد بە شێوازێکی تور و درێژ چونکە بۆ ئێمە کە کاتێ مناڵ پەروەردە دەکەین کەواتە کەسێکی گونجاو پێشکەشی کۆمەلگا دەکەین واتە کەسێک پێشکەشەکەین کە ژیان بگۆڕێ واتە کەسێک پێشکەشەکەین بە کۆمەلگا کە ببێتە قودوە بۆ هەموو خەڵکی بۆیە هەتاوەکو زیاتر سەعی تیا بکەین زیاتر هەوڵی لەگەڵادەین زیاتر چاکسازی تیا بکەین زیاتر بتوانین پاک و بێگەرد پێشکەشیکەین ئەوە کۆمەلگایەکی پاک و بێگەردمان دەسەکەوێت چونکە چی بچێنی ئەوە دەسەکەوێتەوە کەسێک کە گوێنم ئەچێنێ چاوەڕە ناکە جۆی دەستکەوێت کەسێک کە گەنم ئەچێنە چاوەڕە ناکە نۆکی دەستکەوێت بۆیە چی بچێنی ئەوە دەچین وەک کوردوارەکەی خۆمان دەڵێتەوە بۆیە هوەری پەرۆدی مناڵ عاالمێکی بەرفراوانە ڕاستەکەی بە پێنج بەرنامە و چوار بە شەش بەرنامە و حو بەرنامە لەوانەیە نتوانین باسکەین بەڵام ئێمە نوبزەیەک ئێمە کورتێکمان کورتەی عەرزی بەڕستانەکەین بۆ ئەوی بزانین چۆن ئەو مناڵانەمان پەروەردەکەین چۆن بتوانین وا لە مناڵەکانمان بکەین کە مناڵێکی سوودبەخش بێ بۆ خۆیان و بۆ کۆمەلگا چونکە هەمیشە مرۆڤ پێویستە لە پێش هەموو کەسەکە خۆی بەدڵ بێ خۆی بە بۆ خۆی بژی و خۆڵ خۆی پەروەردە بکا و خۆی بەرەو پێش بەرەوە خۆی گەشە پێ بدا پاشان هەوڵیش ئەوە بدا کە خەڵ لەم گەشە گەشەی خۆیە سوودمەند بن و بتوانن قازانجێکی بکەن چونکە ئێمە ژیانمان هەمیشە ئەمانەیە لە چاکەوە بچین بە چاکتر و لە باشەوە بچین بۆ باشتر و باشترین بەو شێوازە 24 بنەمای سەرەکی ڕێبازی سەرەکیمان باس کرد کە لە بنەما بۆکەڵێ بنەماکانی سچونکە بۆ هەموو ئیشێکی مرۆڤ کە دەیکا ڕاستە لایەنی چاک و خراپی هەیە بەڵام هەندێک بابەت هەیە هەندێک شت هەیە هەندێک پەروەەردە هەیە بە تەکیدی ئەبێتە هۆی گۆڕانکاری لە سروشتی مناڵە گۆڕانکاری لە سلوکی مناڵە گۆڕانکاری لە قەنەعەت و بیر و بۆچووی مناڵە ئەو بگۆڕانکاریانە هەمومان دەمانەوەیە خاڵانێکی ئیجابێ بن کۆمەڵە خاڵێکی ئیجابی بن لە لە ژیانداوە ببێتە هۆی گۆڕانکاریکی ئیجابی بۆیە ئێستا پێکەوە کۆتا بابەتی تایبەت بە هوەری پەروەردەی مناڵ باسەکەین کە ئەویش هەڵە باوەکانی پەروەردەی مناڵ چونکە ئێمە لە ژیانی خۆمانە لە ژیانی دایک و باوکمانە لە ژیانی مناڵەتیمان و لە ژیانی پەروەردەی خۆمانە لە قوتابخانەکانە لە مەحەدەکانە لە زانکۆکانە لە حتا لە ژیانی کەسابەتی ڕۆژانەمانە ئەمانە هەمویان هوەرن و دەبێت بە تەرکیزەوە بداڕین بۆ هەموو ئەو گۆڕانکاریانە بۆ هەموو ئەوڵسگوتانە بۆ ئەوەی بتوانین لە هەموو وەکو کوردارێ لە هەموو عقلێک خەسارێک واتە لە هەموو کارێکمان کە ئەنجامی دەدەین بەرهەمێکمان دەستکەوێ و خاڵێکی ئیجابیمان دەستکەوێ و بتوانین پسپۆڕیمان زیاتر بێ بۆ ئەوەی بتوانین پەروەەردە بکەین کە بۆ ئێمە هەمیشە هەتاوەک و پەرو زیاتر تەجروبەمان زۆرتر بێ کێشە و مەشاکیلەکان لە لامان ئاسانترە بێ هەتاوەکو زیاتر تەجروبە و پسپۆڕیمان زیاتر بێ کۆسپەکانی ڕێگا لە لامان چارەسەرکردنیان ئاسانە بێت هەتاوەکو پەروەردەمان بەهێزتر بێ هەتاوەکو بتوانین لە پەروەردەکردنا گرنگ بناڕینە پرۆسی پەروەەردە ئەو کاتە باشترین حاڵەتەکان باشترین گونجاوەکان باشترین چارەسەرەکان هەڵبژین بۆ ئەوی بتوانین لەگەڵ واقعا بیگونجێنی بۆ چونکە ئێمە لای ئێمە هەڵەیەکی باو هەیە یعنی هەڵەیەکی باو هەیە کە لە بوونی مناڵ و زیادەڕۆیی لە مناڵە دەڵێ یعنی هەتاوەکو مناڵ قاعدەیەکی ئێرانی هەبوو جاران لە شەر عێراق عێراق و ئێران ئەیانوێت مناڵێک کەمتر ژیانێکی خۆشتر بەڵام لە ئەسڵا ڕاستەکەی هەتا مناڵە زۆرتر بێ زیاتر ئەتوانی پەروەردەی گونجاوتر کشتکە بۆ طبیعەتی مرۆڤ وایە یەکەم یەکەم مناڵ کە لە ماڵە دایک و باوک هەیەە یەکەم مناڵ کە هەیەە نازان چۆر پەروەردەکەی بۆ جاری وایە گریانێکی طبیعیە کە لەوانەیە گریانی برسێتی یەکسەر بە پەرپەلەی بن بۆ قەستەخانە یاخود بەو نیۆشەوەی بن بۆ خەستەخانە بۆیە ئەکرێ ئێمە لە هەموو شتێت مناڵی یەکەم بە طبیعەت لەوانەیە ناڕەحەت بێ پەروەردەکردنی مناڵی دۆم ئاسانە بین حتا لەوانەیە ڕێنمایی خەڵکەین بۆ پەروەردەکردن مناڵی سێم زۆرتر طبیعترە بینەوە ئاسانترە بێ بۆتمان توانەکانمان زیاتر ئەبێ چونکە ئێمە خیبرەمان زیاترە بێ لە مەشاکیلی مناڵ لە پەروەردەی مناڵ لە تەعاملکردن لەگەڵ مناڵە لە پێگەیاندنی مناڵ لە خستنە مەکتەبی مناڵ لە بردن بۆ قوتابخانە و ڕەوزەی مناڵ لە دراوسی تەعاملکردن لەگەڵ بۆیە ئەمە یعنی پەروەردەی ئەوە هەڵەیەکی باوە لە کۆمەلگای ئێمە باسەکرێ ئەڵێ ڕسق و ڕۆزی لەوانە ڕسق و ڕۆزی بەدەست خی گەورەیە خی گەورە خۆی ئەینێرەکیە هەر کەسێکی کە دروست کرد ئەوەندەش ڕسق و ڕۆزی بۆ نێرە هەتا ئەیمرێنێ تۆ دەبێت دارێکی دابنیشتە سەر لە نوێ دەست پێ بکەیتەوە بۆیە قەزنی لە پەروەردەکردنی مناڵ ئێمە کە باسی پەروەردەی مناڵەکەین ئەوێ پەروەردەکردنی مناڵ هەتاوەکو پسپۆڕتر بین مجرڕبترە بین عرە باڵێ ئسئل مجرڕی بەوە لا تەسئل حەکیم واتە لە ئەوەی کە پسپۆڕ و تەجروبە کراوە بە پرسە مجرڕە بە پرسە پسپۆڕە پرسە نەک لە کەسێ لە حەکیمە یاخود وەکەڵێ دکتۆرێ بۆیە دەکرێت ئێمە قسە لەسەر چی بکەین لەسەر هەڵە باوەکانی پەروەردەی مناڵکن ئەمە یەکێکە لە هەڵە باوەکان چونکە مرۆڤ تەبیعەتی مرۆڤ وایە ئەگەر زەختەکەی لەسەر نەما ئەگەر هەدیەکەی لەسەر نەما دێتۆ دۆخی خۆی دۆخی ئاسای خۆی ئەی بۆ ڕاینایەنەی لەسەر ئەوەی بە ئاسایی خۆی ئەوە بکە کاتێک کە دەڵێن نوێشکە چاکەکانی نوێشکردنی بۆ دێنە پێشەوە لەناو کۆمەلگا مەحبوبە بێت لای خۆی گەورە خێری بۆ دەنووسێ هەموو ئەو شتانە بێنە بەرچاوی هەموو ئەو شتانە بە عملی پێ بسەلمێنە ئەکری هەدێشی بیتێ بەس هەدیەیەک نەبێ مەرجدار بێ واتە ئەگەر ئەمەم بۆ بکەی ئەوەت بۆ ئەکەم ئەگەر نەیکی هەدیەکەت نادەمێن یاخود مەسەلە بۆن منە بە قوتابخانە کاتە کێپی دەڵێ ئەگەر لە ئیملا مەسەلە بۆن منە دەرەجەی تاوابیێنی فلانە فلانەتە دەمێ فلانە ئیشت بۆکە فلانە هەدیێتە دەمێ ئەو کاتە کە نەداپی ڕۆژە لە ڕۆژان ئەگەر دە لە دەکەینێنا سەد لە سە دەکەینێنا وەکەڵێ لەوانەیە درۆزنیش دەرچی لای بۆیە هەڵەیە هەڵەیەکی باوە کە ئێمە کاتێکە مناڵەکەمان کە ئەمانەیە کارێکی بۆمان ئەنجامدا یا کارێ ئەنجامدا یەکسەرڵین ئەوە فلانە هەدێت بۆکرن فلانە کتێبت بۆکرن فلانە پارەتە دەین فلان کەواتە ئەمانە ئەبێتە هۆی ئەوەی کە هیچ ئیشێ نەکا ئیلا دەبێ مقابلەکەی چی بێ هەدیەکی هەبێت یاخود پارەیەکی هەبێ یاخود بەخشتێکی بێتی یا شتێکی بێتە لە لەبەر ئەوە خاڵێکی تری زۆر خراپترە کە ئەبێتە هۆی هەڵەیەکی باوەوە لەوانەیە سەق هەڵەیەکی سەقەت بێکە ئێمە مناڵەکانمانی لەسەر پەروەردە بکەین خاڵی دووەم کە لە هەڵە باوەکانی پەروەردەی مناڵ ئەوش ئەوەیە بەراوردکردنی نادادپەروەرانە کاتێک کە دێتەوە لە قوتابخانە سەیرەکەی هەشتای هێناوە ئەڵێی فڵانە کەسی ڕەفیقت نەوەد یەنا تۆ کە ئەم بنە ئەم هەڵێ ئەم بەراوردە ئەەکەی ئەم مقاڕەنە ئەەکەی لەگەڵ نەفرێکی کا کە ئەو بۆ خۆی ئەزانێ وەزعی چۆنە بۆ خۆی ئەزانێ بیئەی چۆنە کۆمەلگای چۆنە ژیانی چۆنە پێگەیشتنی چۆنە یاخود بابەتەکەی ئەو چۆنەی لەوانەیە مەسەلە بۆن بوونە لەوانەیە لە دوو قوتابخانەشانە بن عفو لە یەک قوتابخانەشانە بن لە دوو قوتابخانە بن لەوانەیە پرسیارەکانی ئەم جیاواز بێ لە ئوسلوبی جیا ئوسلوبی مامۆستا کە شەرحکردو جیاواز بێ لام لەوانەیە ئەم زڕف مشکلێکی هەبێ لە خەیاڵی خوا مشکلێکی نەفسی خۆی هەبووێ بۆ یەک کە تۆ دی بەراوردیەکەی لەگەڵ نەفرێکی کا ئەو کاتە مناڵ هەست بە غوب نەکا مناڵ هەست بە ئەوە ئەکا کە دادپەروێ بۆیە یەکسەر تووڕە ئەبێت یعنی من یعنی وەکەڵێ بە نمونە دێن مێجاری وە هەیە مناڵێگەڵی فلانە کەس لە تۆ باشترە کەوتی لە تۆ باشتر ئیتی مێشکی ئەم مناڵە متەزەبز بەبێ مێشکی ئەم ناڵۆک و چۆن سارد و گەرم ئەدا لە یەکو شۆر درسە بێ وها درسە بێ بۆیە یەکسەر شتێکی سلبی لە مێشکیا دروستە بێ یعنی لەوانەی هەندێک جار هەندێک هەندێشتی ترێ نیکات چگەڵێ جاخۆ هەر فلانە کەس بە چاکتر نەزانن لە من هەر فڵانە کەس بە باشتر ئەزانن لە من هەر ئەم شوبهێنن بە فڵانە کەس لەوانی ئەم ڕقی لەو نەفەرەش بێ لە ئەسڵا تێگە جار یا بە تایبەتی مەسەلە بوون من کاتێک کە کوڕە بەراوردی ئەەکەی بە کچ یاخود کە کچە براوردەکەی بە کوڕ ئەمە حاڵەتێکی نفسی لە لای مناڵ دروستەکە کەوای لێ ئەکا هەنگاوی بۆ نەڕێ وای دەکە بەرەو پێشەوە نڕە وای لێ ئەکە متمانە بەخۆبوونی لەلا دروست نابێ بۆیە مححاولەکە لە دڵی مناڵەکە تا مححاولەکە متمانەی بۆ دروست کە متمانەیەکی گونجاوی بۆ دروستکە بۆ یە کاتێک کە دەبینی ئەنی ئەڵێ چکە متمانە بە چی دروستە بێت کاتێ متمانەی تەلبەیەک دەبینی متمانەی بەخۆی تۆش بۆ خۆت سیقە و متمانە زیاتر بۆ مناڵک و بۆ خۆشت متمان تۆ ئەڵەی مناڵێ متمانەی بەخۆی هەبوو بێ ئەی من بۆ متمانە بەخۆم لە بەڵێ یعنی مدیرێکە چێتە ئەڵێ بە مامۆساکانی ئەڵێ کەستان وەرەقەی لە کاتی تاقیکردنەوە ئەڵێ کەستان دەفتەر و دەفتەرەکان تەوزیع مەکەن دەفتەری امتحانات لەگەڵ پرسیارەکانە هەتا دێمە پۆلەوە هەندێک قسە بۆ تەلەبەکانەکەم کە دێتە پۆلەکانەوە دێتە پۆلەوە ئەڵێ بە قوتابەکان ئەڵە قوتابە بەڕێزەکان خۆتان نەزان ئەمڕۆ امتحانتانە ئەمڕۆ تاقیکردنەوەتانە بەڵام پێشەوە امتحانکە پێم خۆشە مەعاملەیە بکەین چەند کەستان دەتانەیە بەبێ ئیمتیحان پەنجا بێنێت با بچێتە دەرەوە ینی بە پەنجا ڕازیە پەنجای بۆ دابنین لەسەر ئیمتحانەکە و امتحانەکە و ئەو کەڵێ عزیەتی ئێمەژندا عزیی خۆێندا ئەڵێ نیوەی تەلەبەکان وتیایمە خۆخوامان و چل بێ ئێستا پەنج بەبێ مان و بوون و بەبێ هیچ نیویان شنە دەرەوە ئەڵێ ئەوەی مەڕازی دوایە مەرحەلەی دووەم دێتە پێشەوەڵێ قوتابێ بەڕێزەکان ئەوانەتان کەماون چەند کەستان بە هەفتا ڕازی یعنی حەفتا دەر نمرەتان بۆ دابنین و بڕۆنە دەرەوە ئەڵێ نیویشان ڕۆن هەندیکیان ڕۆن پاشان ئەڵێ کۆمەڵە تەلە قوتابی کە ئەمێنەوە ئەڵێ ئێوە عنی ڕازی نابن بە هەفتا ئەڵێن بەڵێ ئەڵە دی باشە چەند کەستان بە نەوەد ڕازین فەرمەڕچنە دەرەوە ئەڵێ هەمویان شتە دەڕۆ تەنها یە قوتابی نەبێ ئەڵێ ئەچێ بەلا قوتابی ئەڵە ڕۆڵە گیان ئێمە لە ناو کارتەکە تا ئەگەرنەوە دو بۆ دابنین ئەنووسی نایاب تۆ ڕازی نابی بە نایاب یا خۆل بەنەوەت قوتابەکەش ئەڵێ من ئەمەیە بە توانا و متمانەبوونی خۆم سەد لە سەد بێنم نەک بە بەخشیشی جەنا بەڕێزتان بۆیە مدیرەکە زۆر دڵخۆشە بێ و متمانە بە خۆی زیادەکەەوە دەڵێ تۆ ئایندە دروستەکەی کەواتە ئێمە کاتێکە بەراوردە بۆ ئەوی متمانی تیا دروستکەین نابێ بەراوردکەی بە نەفرێکیکە چونکە زروفی ئەو جیایە لە زروفی نەفرێکیکە زروفی ئەم نەفرێکە لە پەنای توایە زروفێکی گونجاوتر بێ لەوانەیە ینی نەتیجەکەی باشێ مەرجش نییە لەوانەیە ئەم قوتابیە لە بابەتێکە خراپ بێ لە بابەتەکەی تررا باشتر بێ لە بابەتەکە مامناوەند بێ مەرج نییە مرۆڤ لە هەموو بابەتەکانی ژیانە بوارەکانی ژیانە سەرکەوت بێ کەواتە یەکێکی تر لە هەڵە باوەکانی پەروەەردەی هەڵە باوەکانی پەروەەردەی مناڵ ئەوەیە کە تۆ بەراوردی نادات پەروەرانەکەی لە نێوان لە نێوان ئەو مناڵە و مناڵێکیکەدا یاخود مناڵەکانی خۆتا هەر لە ناو مناڵەکانی خۆتا کاتێ دەبینی مەسەلە بۆ نمونە ئەو ئەو ئەو قوتابی ئێستا پێدەگات داوای هەندێشتی زیادەکە کە لە هەشتاکانە نەبووە تۆ مناڵە کردەوە لە هەشتاکانە مەسەلە بۆن و لەوانەیە یعنی لەوانەیە بەقەدەر ڕۆژێکی ئەمڕۆ مانگێکی عنی بەقەدەر کڵێ یەک ڕۆژی کاتی خۆی مەصرفی بەقەدەر مانگێکی مناڵێکی ئەسەد نەبێ کەواتە تۆ بێ بەراوردی ئەم دوانە بکەی بێک ئەوە بەراوردێکی نادات پەروەرانەیە کە لەوانەیە زیانی هەبێت خاڵێکی کە لە هەڵە باوەکانی پەروەردەی مناڵ ئەوش ئەوەی ئازادی ڕەهابوونە لە بەکارهێنانی ئامێرە پێشکەوتەکان ئێمە بۆ خۆمان نزانانی ئەسا ئەتەرنێت هەیە مۆبایل هەیە ئایپاد و ینی ئەو هەموو کڵێ ئەدەواتە ئامرازە پێشکەوتوانە هەیە بۆیە ناکرێ حڕیکەی لە بەکارهێنانە چونکە ئەتەنێتەکەی کردوتەوە فەیسبوکێکی کردوتەوە دانیشتۆ لەسەری خۆ فەیسبوک بەدەست من و تۆ نییە چی بێت و چینەیە ئەنتەرنێت بەدەست من و تۆ نێ بە حەزی ئەوە نەک بە حەزی من دوای حەزی ئەنتەرنێتەکە گوڵ نەخ- من ئەنتەرنێتەکە دوای حەزی من کێ بۆیە جاری وا هەیە شتێ دێتە ڕسمێکە دێتە بەردەمی ئەم مناڵە ئەم شتانەی لە بیرا دروستە بێ دەیەگەی دروستە بێ باشە بۆچی ئەم منا ئەم مەسەلە بۆ من ئەو ئەو ڕسمە ئابە و شێوازێ بەسەر ڕسمێکی آه، یعنی جل و بەرگی لە بەرانیە مەسەلە کۆمەڵە حاڵەتی تر دێتە پێشەوە ئەم مناڵە کۆمەڵێ بی کۆمەڵێ بیرۆکەی لەلا دروستە بێ کە تۆ زیانی لەکە یان مەسەلە بۆن منە باوکو دایکی بەڕێز زۆر جار یعنی ژوورێکیان تەرخان کردو بۆ مناڵەکان یعنی من لە کۆبوونێکی باوکانە باوکێکی بەڕە سات بۆ لام یعنی پرسیارشتم لەکرد لەسەر مناڵەکەی مناڵەکەی زۆر باش نەبوو وتی یعنی زۆر مستەوا و بە ئاستی باش نەبوو وتم بۆچی مەسەر ئاوەهایە جاران باشتر بووی وەڵامەوەسە یان ئێستا زۆر هاوکاریشم کردووە تۆ هێشتا هێشتا هێشتا سەتای بەکارێنانی ئەتەرنێتەکەتە یاخود مۆبایلەکەتە یاخود مەسەرە بۆن منە پلیستیشتەکەتە بۆیە قەزمی لەما ناکرێ ئێمە یەکێکی لە حاڵە بەڵە بەکاری بێنێت بەڵام بە ئەندازە ئەتەرنێت سی تەلەڤزیۆنکە بە ئەندازە ئەتەرنێت بەکاربێنێ بە ئەندازە ینی بەو ئەندازەی بۆی دیاری کراوە هەر شتێک لە ژیانە حدودی نەبوو قڕەکە بەسەر خاوەنەکەیە هەتا خواردن خۆ لە خۆ خواردن خۆشتر نییە لەم دنیا لە زەتی لە خواردن لە هەموو شتێ لەزەتەکەی خۆشترە بەڵام کاتێک کە بە ڕەهایی خواردت دوایاگە بە یەکسەر بتبن بۆ خەستەخانە چ جای ئەو مەسە شیرینی یعنی مەسەلا چاوری بەسەر هەر شتێک لە حەدی خۆی زیاتر بەکارە دێنا قڕەکە بەسەر کیا بەسەر خاوەنەکەی کەواتە ئازادی ڕ ئازادی ڕەها یعنی حڕەتی مطلقدان بە تەلەبەکە بە تاکی بە مناڵەکەت و ئەوێکێکە لە هەڵە باوەکانی پەروەەردەی مناڵ خاڵێکی کە کە زۆر زۆر زەرورە و هەڵەیەکی باوی پەروەدەی ئێمە کە ئێمە ڕۆژانە بەکاریە ئەوش وەڵامدانەوەی یعنی وەڵام نەدانەوەی ناڕاست وەڵامدانەوەی ناڕاستی پرسیارەکانە یان بە هەڵە وەڵامی ئەدەینەوە پرسیارێکی کردووە پرسیارەکە ناحی لەوانێ یعنی یەکەڵێ مووقع حراجبوونی تیاابێت تێگەی تۆ بۆ خۆت ناکرێ وەڵامی نەدەێت چونکە مناڵ بە تۆ ناوەستێ دوو زەرری لێ ئەەکە یەکەم لەوانەیە خەڵکێ بە ناڕاست وەڵامی بداتەوە دووەم احتیممالی هەیە یعنی تۆ وەڵامێکت دابێتەوە بەس وەڵامەکەت ڕاست دەبوو بێ یا وەڵامەکەت خۆت بازت داێ بەسەر وەڵامەکە یا خۆت بوارد بێ لە وەڵامەکە ئەو کاتە ئەو وەڵامی تۆی وەرگتوێتەوە وەڵامی نەفرێکی وەرگزەکە ئەویکیان لە عقلۆ نزیکترە بۆیە لەلای لەلای ئەم مناڵە تۆ نیمچە درۆزن دەرەچی کەواتە بۆی نەکەویتە ئەم مەوقعەوە ئەتوانی بە شێوازە لە شێوازەکان وەڵامی گونجاوی بدەیتەوە و وەڵامێک بێت لەگەڵ عقل و بیر و بۆچوونی ئەو ناڵا بگونجێ ئەکرێ بڵێ هێشتا ماوتە ئەگەر قەنەعەتت وا بوو ئەم پرسیارە کە ئەمریکا جارێ مناڵ یعنی مناڵ زۆر جارە کە لە سیارەکان سواری سیارە ئەبین بەسە لە ئەچین بۆ شوێنەکان یا بۆ سەیران یا بەشێنە هەندێ شتی نامۆ ئەبینێ کە ئەو پێشتر نەیبینیەوە پرسیار لەسەر ئەم شتە نامۆانە ئەکا باش ئەم دارو درختە کێ دروستی کردو ئەم شاخانە کێ ئاوا دای ڕشتووە مەسەلە بۆن مونە ئەم ئینسانانە یەکێ ڕەشە یەکێ سپیە یەکێ سوورێکی ئا ئەمانێکێ کچە یەکێ کوڕێک یەکە باڵای بەرزێن ئەمانە هەمویان مەوقعی پرسیارن بۆ مناڵ دەبێ دایک و باوکی بەڕێز وەڵامی ڕاستی ئەمانە بداتەوە دەست بۆچی دروست کراوە چاو بۆچی دروست کراوە مەسەر قاچ بۆچی دروست کراوە مەسەر لەوانەیە کۆمەڵە پرسیاری ترکە دێ بە خەیاڵە مەسە هەندێک کەلیمات لە مەکتتەبای بیسێ نایزانە ماناکەی چییە بەندێ مەسە لە ڕەفیق و برادرە لە کۆڵانەی بیسێ نازانێ ماناکەی چیە نازانێ بۆچی بەکار دێنرێن بۆ یە کە دێتەوە پرسیار لە دایک و باوکی بەڕێزەکە دایک و باوکی بەڕێز یا وەڵامەکەی نازانن یا وەڵامەکە خۆیانە بازە دەن بەسەر وەڵامەکان نیانەیە وەڵامی ڕاستی بدەنەوە بۆیە ئەمەرجێکێکە لە هەڵە باوەکانی پەروەردەی مناڵ کە مەسەلە بە جاری واب ینی مناڵەکە پرسیار لەکە باشە ئەگەر خوا ئێمەی دروست کردو ئەیکە خخوای دروست کردو خوا درست ئەکە خوای دروست کردو کەواتە یان مەسە پێغمبەران بۆچی پیانە پێغمبەرە بۆچی نەفەر بوون وکو ئێمەوان یعنی کۆمەڵە پرسیاری عقیدەیمانەیە کۆمەڵە پرسیاری سلوکیمانەیە کۆمەڵە پرسیاری کەڵێ بابەتیمان هەیە کۆمەڵە پرسیاری نەوەی پوڵە پرسیار دەربارەی دراوسێ دەربارەی خاڵ و مام و ئامۆزا دەربارەی ڕق و ڕق و خۆشەویستی دەربارەی ڕەزیلی و مەسەلە بۆ هەموو ئەم پرسیارانە کە دەوترێ دەکرێ باوکودایکی بەڕێز بەو شێوازەی بە حەکیمانە وەڵامی تەواوی مناڵەکان بدەنەوە و وەڵام نەدانەوەیان یەکێکە لە هەڵە باوەکانی پەروەردەی مناڵ. خاڵێکی کە کە زۆر زۆر مهمە ئیشی لەسەرکەین کە ئەوش گاڵتەکردن بە بۆچوون کێبینەکانیانە ئەویش یعنی زەرورە ئێمە هەوڵ بدەین گاڵ چونکە مناڵ لە واقعی خۆی وە ئەناڕەتەشت لە عقلی خۆی و بیرۆکەی خۆی ئەناڕەتەش کاتێک کە پرسیاری شتێکی لەکەی بەو شێوازی کە لە مێشکی خۆیان بیرەکاتەوە نەک بم شێوازی من ئەمێ جوان باتەوە تو مەسەلە بۆن مۆنە پرسیاری لەکەی دەربارەی حەدەسێ ڕووداوێک دەیە کاتێک کە جوابەکە دەدات و جوابی خۆی ئەداتەوە جوابی من ناداتەوە یعنی ئەو جوابە ناداتەوە کە من قەنعاتم پێێتی مەرجی ئەو قەنعاتی بەم شتا هەبێ بە کە من قەنعاتم پێێتی بۆیە گاڵجاریە دانیشی دا ئەو مەسەلە بۆن و پێڵێ ئەو جا ئەوە قسەیە هزار قسەی وابزانم نایکەم بۆیە ئەم مناڵە تێ ئەشکێ لە ناخە کە تێک شکا بەو حاڵە حاڵە نایەتەوە بۆیە نایەتەوە ئەوکەڵێ ئاستی پێشووی بۆیە زۆر جار هەندێک مناڵمان هەیە لە قوتابخانەکانە شەرمەکە قسە بکەن چونکە بۆ ئەوەنە سەرکوت کراون لە ماڵەکانیانە ناتوانن ڕاکانیان دەربڕن ناتوان قسەکانیان دەربڕن ناتوانن ئەوەی لە ناخیانەیە دەری بڕن حەزەکانیان دەربڕن بۆیە گاڵتەکردن بە بۆچوونی مناڵ یەکێکە لە هەڵەباوەکان با زۆر خراپی و حتا جاری وهەیە لەوانەیە شتێ بڵێ یعنی تعریقی بە باوەکو دایک جاری وایە تعجاران سەلەبۆن بوونە یا مەسەلەن بە شێوازێکی تری کەواتە ئێمە ئەبێ گاڵتە بە بیر و بۆچوونەکانیان نەکەین و تێبینەکانیان بە هەند وەرگین بۆ ئەوەی پێ بگەن بۆ ئەوی کە کاتێ حتا جاری وایە ئەگەر تێبینەکانیان نیوا و نیو باش بوو ئێمە تەواوی کەین بیکەین بڵێن ئەوە هی جەنابتە ئەوە فرەرمودەی جەنابتە ئەوە قسەی جەنابتە ئەوە بیر و بۆچوونی جەنابتە بۆ ئەوەی پێ بگات ئەم جارە شەرم نەکا لە دەربڕینی ئەوەی کە لە ناخێت خاڵێکی کە کە ضرورە کە هەڵەباوەکانی پەروەدەی ینی مناڵە ئەیش ئەوەی هەڵەشانەوەی خێزان جاری وایە دایک و باوک مەشغڵن جاریە جیاببوونەوەی جاریە شەڕی نێوانیانە دایک و باوکی بەڕێز زۆر جار شەڕ ینی هەمومان ئەم حاڵەتەمان بەسەرە پێ ئێمە مەلایکە نین ئێمە عالمێک نین لە لە شوێنیکەوە هاتوین لێرە دانرابین کێشە و مەشاکل و احتکاک ڕۆدا لە بینی ئێمە و خەڵکەکانی تا ئێمە و دایک و باوکمانە ئێمە و خێزانمانە ئێمە و مناڵەکانمانە هەموو ئەمانە ئامانجێک ئەمان گەێنێتە شتێک چێ هەڵۆشانەوەی خێزانە بەڵام کەسی حەکیم ئەو کەسەیە کە نێڵێ بگاتە چی بگاتە هەڵۆشانەوە یعنی زۆر جار مەشغۆڵی دایک و باوک واکاتێتە هۆی هەڵۆشانەوەی خێزان چۆن دایک و باوک لە مناڵەکەی ناپرسێتەوە مەژغوڵە تا ئێوارە نایەتەوە شەویش کە دێتەوە یەکسەرەخەوێ بۆیە مناڵەکە جاری وا هەیە لەوانەی لەوانەی باوکی هەر نبینێ لەوانەیە دایکی هەر تەعامولی لەگەڵا نەکا یا مەسەلە بۆ نمونە جیابوونە بە تایبەتی کە ئێستا زروفەکەمان وایە زروفی کوردستان بەو شێوازەیە عالم عالمێکی ئەتەرنێتە عالمێکەکە جیابوونەوە زۆر زۆر بووە یەکەم زیانمەند وکەڵێ کە زیانی لێکا مناڵە لەم بینا و شەڕی نێوانیان چونکە بۆ هەڵۆشانە جوەیە کە کاتی ئەبینێ دایک و باوکە بێتە شەران ئەوش لە دەرەوە شەڕەکە ئینفعلا ئینفعالاتی وکەڵێ کاریگەری ئەم شەڕی دایک و باوک ئەم خوشک و برایەکە لە ژوورە بە ئەنواعی قسەی پیس دێن بە دەمی یەکتریە تاکیید بە ئەمانش فێر بچکەوەگەڵێ ئەوان تەقلیدی بچووکەکانە گەورەکانەکەنەوە کەواتە لە دەرەوە هەمان قسە و بیرۆچن شۆنگەڵێ گۆزەچی تێدابێ ئەوەی ئەوەی لێدەڕژێ خاڵی حەوتەم کە هەمانە بۆ هەڵە باوەکانی پەروەردەی مناڵ ئەوجەوەیە زیاتر لە سنوور متمانە پێکردنیان و لێنەپرسینەوەیان و پێدانی ئازادی و ڕەها بە مناڵان زۆر جار ئیشەکەکە لی ناپرسیتەوە باش ئیشەکەیشی زۆر چاک بێ بەڵام زۆر زۆر باشە ئەلەل خۆ دەستخۆشیشە لێپرسینەوەیە کاتێک کە ئێمە دەستخۆشی لە نەفەرێک کەئەنەما ئێمە ئاگامان لێیە ئەو کردەوە چاکەت کردووە، کاتێک کە لێپرسینەوەی لێ ئەکەین بە ئەبارە ئی جا سلبەکەیە کەئەنەما ئێمە پێی ئەڵێین ئەو کردەوەت خراپ و ئاوا بکەی باشترە، چونکە ناکرێ ئێمە کردەوەیەکی خراپی کردووە بڵێین مەیکە. بۆیە مناڵ یاخود بڵێین هەرزەکار یەعنی حەرەکە و جوڵە، ئەگەر من خراپەیەکم پێ وت مەیکە، چاکەیەکم نەخستە شوێنی، ئەوە گەڕێ بەدوای خراپەیەکیدا. شت بە تاکێک هاتەوە ئەکرێ خراپ بێ ئەکرێت چاکیش بێ کەواتە ئێمە ناکرێت متمانەی لە ڕادەبەدە هەرچی ناسیقە و متمانم پێێتی هەرچی بکە لە دەرۆیکە هەرچی بکە سیقم پێێتی ئەنجامەکەی باشە بێت بەڵێ هەڵانی تەژجیعکردنی ئەمە مهمە بەڵام لە ڕادە بەدەر نا هەرچی کە وڵات داوێتی لە نەفرە سەری نەفرێکی شکاندو تاکیدم دایک باوەک سەرواڵێ بۆچی بۆی متمانەی پێێتی کاکە تاکیدم لە سەدا سەد ئەم کوڕی من ڕاستگۆیە ئەم کوڕی من لەسەر حەقە نە تۆ بڕۆ جارێ بۆی وا نەبێ چونکە بۆم یعنی جاری وایە دایک و باوک پلەپایەکی کۆمەڵایەتیان هەیە پلەپایەکی حکومی وەزیفیان هەیە پلەپایەکی پەرلەمانیان هەیە ئەم مناڵە چونکە خۆی بە ساحب پشت دەزانێ شاخە لە پشتێتی بەحسابی خۆی بۆیە هەرچی خراپەکانی دەرەشی خەڵک چاوەڕێ ئەک خەڵ بۆی بک بەچی بە خراپەکانی بۆ بکا بە چاکە بۆیە جاری وایە غەڵەتەکە لە کۆمەلگا غەڵەتەکەی چییە پشتی دایک و باوکێتی لە دەرەوە بۆیە جاری وایە عنی من گەم لە نەفرێ بوو ئەی گەڕاندەوە ئەیوت نەفرێ پێویتم یعنی کەسێکی عشرەت و هۆزەکەی پێوتێتی جا چییە طببیعە سیارە بگرە بە دەستەوە سەری بڕۆ بڕە هەر نەفرێک کوژرا ئێمە عشرەکەمان ماشەڵا ئەوەنە زۆری دوایەکی دە هزار کۆکەین و خوێنەکەێتین ئەها ئەم پشگیریە ڕەهایە لە مناڵ یا لە هەر کەسێک ئەبێتە ئەنجامەکەی سلبیە لەسەر کۆمەلگا کەواتە ئێمە بۆ خۆمان دەبێ زیاتر متمان متمانیان پێ بکەین متمانە لە ناخیانە بچێنین بەڵام لێپرسینەوەیان لە بکەین لەسەر هەموو کارو کردوێ سەواەن چاک بێ یان خراپ بێ چونکە ئەمانە بێتە هۆی لە دەستدانی هەندێک حاڵت کە دوایە کۆنتترۆلکردنی ئاسان نەبێ کە دوایە لە قەیدان و خستنە ناو بازنەی لەوانەیە ئاسان نەبێ خاڵێکی کە کە ضرورە خاڵی یاری هەڵەباوەکانە ئەوش گۆشەکیرکردنیان واتە جاری وا هەیە یعنی مەسەلە بۆن منە ڕێیان وەرناگری کاتێ لە خواردن دروستکردنا زۆر تەبیعیە دایک بانگ کە ڕۆڵە گیان ئەم جارە تۆ چیت پێ خۆشە حەزەکەم با بە حەزی تۆ بێ ئەم نیۆڕۆ لەسەر لەسەر حەزی تۆ خواردن دروستەکەی ئەچی مۆ ماڵی کێ تۆ ماڵی کێت پێ باشە ئەمانە یعنی ناکرێ ئێمە گۆشەگیری گنا قەیچەکە وازی لێبێنە لە ژوورەکەی خۆی خەریکی سعیکردن بانێتە ناوخوا با فێر نەبێ ها وەڵا بێتە ئێرە خوا لەوە چێمان دە قسەکەین بۆ مێشکی ئەو باش دەبێت نا تێکەڵی کۆمەلگایکە بۆ ئەوەی کە چوو بۆ مەکتب نامۆ نەبێ بۆی کە چووە ناو کۆمەڵوەک و ئەکەڵێ وەکو ینی ئەوەی کتێبەکەی فرید کە ئەڵێ ینی کەسێ لە شاخ بوو پەروەردەی شاخ بوو لەگەڵ دایک ئەوانەیە ئەشیا کەسی نەبی و تەعامولی لەگەڵ خەڵکا نەکرد و یە کاتە کە هاتە بازار کۆمەڵە کەسی بینی وتی بە باوکی وتی باوکە ئامانە چین وتی وڵا ڕۆڵە یەکی نەدۆزیێ بڵگڵ ئەمە ئینسانەوەکو من تۆ تێەوە قازم تێ وڵا باوکە پێم خۆش هەندە قاز بەرینەوە بە ماڵەوە کەواتە ئێمە ناکرێ مناڵ گۆشەگیر بکەین وای لێ بکەینە تەعامل لەگەڵ خەڵکانەکە لەگەڵ بۆیە لەگەڵ ئەدەواتە حتا ئامرازە پێشکەوتەکانە نەکە جم زەرورە بزانێت تەلەسیۆن چۆن هەڵکرێت نەک بچێتە ماڵی خزمێکی دراوسەیەکی ڕەفیقێکی وەڵا بڵێن ئەو تەلەزیۆنەکە نەزانە چۆن هەڵیکەم نەزانێ مەسەرە مۆبایل چییە نەزانێ مەست بۆیە گۆشەگیرکردنی لە هەموو ناحەکانەوە یەکێکە لە هەڵە لە هەڵە باوەکانی پەروەردەی مناڵ خاڵی نۆیەم لە پەروەردەی مناڵە کۆڵ هەڵی باوی پەروەردەی مناڵە ئەوش ئەوەی ترساندنیانە چونکە تر زوال لێ دەکا هەنگاو نەنیت چونکە چاوەڕی نتیجەی سلویەکەی لەمە بەڵام مناڵ بەچی پێئگا بەوەی کە لین ئەوکەڵەیە وازی لێبێنی هەرچی ئیشەگەی حەزی لەکە بیکە دەیەگەی چونکە مناڵ بۆچی زوو فێرە بێت ئێمە بەم گەورەی خۆمان مۆبایلێکمان کڕیوە خوێنەواری مان هەیە شاهادە مان هەیە بە حسابی خۆمان خبرە مان هەیە بەس لە مۆبایلە فێر نابین بۆچی چونکە ما ترسی دەستکاری کرد وەڵاوە بەرنمەکەی تیانامێنێتەوە کۆمپیوتەرەکە ئابێ فۆرماتی کەم مەسەلە بۆ نمونە ناوەکان گشتی ئەکوژێت ئەها بەس مناڵ گوێ ناداتەوە مناڵ کە دەستکاری مۆبایلی کرد خۆیان کرد یەک ناوی تیانەمە یەک بەرنمەی تیانەمە یەک ڕستمی تیانەمە بەس ئێمە لەسەر یعنی دەست نابین بۆ شتێک چونکە ترسن ڕسمەکەمان بکوژێتەوە بۆیە بۆیە جاروە منا ینی کەسی وا هەیە مۆبایلەکی لەوانێ 1970 ڕسمی تیابی بەڵام کاتێ بەدەستیەوەکەوێتە خوارەوە یا مەسە ئەشکەیە ئاوی تێچێ هەموو یە فوتێ بەس مناڵ گوێ بۆ شتە نادا مناڵ دانیشێ فێرە بێ لە سەر ئەساسی ئەوە بۆیە میان ترسێنن چونکە ترس تەئسیری نەفسی هەیە لەس جاروان لە خۆە لە خەوە ئەترسێ ئەو ترسێ دێتە گیانی لە کاتی خوا خەوەکەشی لێ تەکەدا و خەوەکەش لە ئایلەکە تێگەدا دەیەگە چونکە تۆ ئەگەر ڕۆژانە بیترسێنی ئا ئەوە نەکەی داختەکەم ئەوە نەکەی مەسەلە بۆن منە مامەسا دەڕژە لێشکێن ئەوە نەکەی ها ئەوە خاڵە فلانە کەس ئاوە یعنی ئەها جاری وایە دارە وڵا فلانە جن و نازانم دەهات فلانە شتێ بۆیە مناڵی واهەیە لە ماڵەکەی خۆیان نارێ بچەوە تەوالێت نایەنە بچێت بۆ عنی بۆ ئەم دەشت بۆ بچێتە ژوورێ بە چۆڵی چونکە بۆ ئەوەنە ترساندوتە ینی مەسەلە بۆن من ئەوەنە وار لێ کردووە کەپتی کردووە بۆیە ئەبێ نەفرێ بچێ لەگەڵا بۆ بۆ تەوالێت ئەبێ نەفرێ بچێ لەگەڵا بۆ ژوورەکەی خۆی بۆی بخەوێ نەفرێ لەگەڵا بێ هەتا ئەخەوێ بۆیە زۆر جار ئەم کێشە بە شاکیلانە کە دێتە پێشەوە یەکێکی ترە لە خاڵەکانی هەڵە باوەکانی پەروەردەی مناڵ خاڵی دەیەممان بەگوێکردنی مناڵ لە کاتی گریان و تووڕەبووندا یەکێک لەو کێشانەی کە دێتە بەردەمی دایک و باوک کە زیاتر عتل زاڵەوێ بەسەر عقلا لەم کاتە ئەویش ئەوەیە لە کاتێکە داوای شتێک لێگە سوکوە دەست نایدێتی ناچار چێکا دەستەکا بە گریان کە دەستی کرد بە گریان دڵت ئەجوڵێ بۆی عاتفت دەجوڵێ بۆی تووڕە بووە مەسەلە بۆن منە ئەتوێ تووڕێکی بێن تەتایم لێت داوە حتا مەسەلە بۆن منە گریانەکەیت بەتێ بێن تۆ تایم یا بێن تۆ ئاستی پێشووتری و هێمنی بکەیتەوە بۆیە ڕادێ لەسەر ئەمە ناچار ئەمجارە بۆ هەموو شتێکیەکات بۆ هەموو شتێ ئەگری بۆیە ناکرێت لەم کاتا بە گوێی بکەی بەس ئەکرێ بە شێوەیەکی عاقڵانە و حەکیمانە تەرتیبی بکەی و بەو شازەوە کوتم بە گوێی نەکەی لە هەموو کاتێکا بە تایبەتی لە کاتێکە گریانە چگە وای لێ دێت لەوانەیە کۆڵێ لەوانەیە بۆ عاداتی عاداتی شخصی خۆشمان باش نەبێت تۆ لە بازاڕای مناڵەکە فێر بووە ئەزانەیە کە ئەگەر تۆ بگریشتی بۆ کڕیت یا جارێ بەعس لە مناڵ بزێوە جاریان میوان دانیشە داوای پارێکە میوانێک دانیشتۆ بۆی باوکی حراجکە دایکی حراجکە یا مەسە لە بۆچی بۆ ماڵان ئەڵا باوکە دێتە پەناتەوە باوکە ئەگەر ئەگەر چینەوە لە ڕێگە شتێکم بۆ نەکرێ ساڵم بسیمە ئەها ئەم شتانە دێتە پێشەوە یعنی هەندێک حاڵەت دەیە دەبێت تۆ چی بکەی مەحاڵەکەی شێوازێکی حەکیم پەروەردەیکەی کە بۆ هەموو کاتێک داوای پێداویستەکانی خۆی نەکا لەکاتی تایبەتی خۆیان لەکاتی گونجاوی خۆیان بە داوای پێداویستی خۆی کا و لەسەر ئەساسێک لە ئەساسەکان خاڵێکی تر کە خاڵی یانزەیمە قسەی ڕوخێنەر نەکەین بەرامبەر مناڵ هەڵە باوەکانی پەروەردەی مناڵ بۆ کوتم لە بەراوردەکە شاباسمان کرد ئەویش ئەوەیە ناکرێ ئێمە قسەی سلبی بکەین بەرامبەر مناڵ وا لە مناڵەکە بکەین بیڕوخێنین چونکە بۆ جاریا مەسەلە بۆن منەوە گوتم لە قوتابخانە هاتۆ تۆ هەشتە ناوە پێنجە ناوە چواریە ناو کەوتووە نەیتوانی و مەسەلە بۆن منە یا مەسەلە بۆن من لە ڕێگا هاتۆتۆ لە مناڵی ڕڵ لەگەڵ ڕفیقێکە شەڕی کردو لیان ناوە کە هاتی تەوتی ئۆ تۆ قەت ناوی بە پیاو تۆ هەر توانات نییە تۆ هەر بۆ سەلەبۆن منە ئا فلانەکەس بستێکە بێ کەچی لێدانی توێ کرد یا مەسەلە بۆ منە تۆ هەموو ڕۆژێ هەر سفر دێنین تۆ بۆ من ئەمە وای لە ئەکا زیاتر بڕوخێ لەوانەیە سەعیش نەکە تێگەی بۆیە ئەکرێ مەسەلە بۆن مونە ئێمە بە شێوازێکی ئیجاوی وای لە بکەین کەچی بێ بەرەو باشتر و چاکتر بڕە خاڵێکی کۆکەڵێ ئەو خاڵێکە قسەی ڕوخێنەرە بەڕاستی ئەوەندەی قسەی سلبی وەکە ڕە کوردەواری خۆشمان ئەڵێ ئەوەند جێگەی قسە چاکە چاک نابێتەوە بەس جێگەی خنجەر چاکە بێتەوە جێگەی شمشێرە خنجەرە چاکە بێتەوە بەڵام جێگەی قسە چاک نابێت ئەم قسەیە بە بەردەوام تۆ جاری وایە مەسەرە بۆن دانیشتی لە ماڵەوە بە بەرچاوی خەڵکەوە ئیشکێنیت یعنی کە کاتی ئەیشکێنیت بە تەکیدی نسبەتەن یعنی لەوانەیە بۆ چوار پێ ساڵ ئەم قسە لە مێشکیا بێنێتەوە ئەها یەعنی ئەم جارە مەسەلە بۆ من میوان دێت مناڵەکەت یەکسەر هاوارەکە بە دایکی ئەڵێ دایکە بڵێ بە فڵانە کەس نەمشکێنێ بانگەکەی بە گوێت ناکا بۆیە ئەگەر شکاندت بە گوێ بە بەرچاوی خەڵکۆ یەکەم شخصێتی خۆش شکاندە کە خێزانەکەت بە گوێت ناکا دووەم دوایە لەوانەی ئاژاوای کشی بۆ خۆ دروستکی نا طبیعی وەریگرە چونکە ئەو مناڵە حەزی و ئارەزووی هەیە لەوانەیە مەسەلە بۆن منە مێشکی لە شوێنی کەوێت لەوانەیە لەو کاتە کە قسە ئەک لەو کاتە کە بابەتەکان شەرحەکە لەو کاتە کە کۆمەڵە حاڵەتەکە بۆیە دەکرێت ئێمە قسە لەسەر چی بکەین لەسەر ئەوە ئۆکوتە قسەی ڕوخێنەر بەرامبەر مناڵەکەنەکەی خاڵی دوانزەیەم ئەویش ئەوەیە سزای جەستەی مناڵ نەدەیت هەندێک حاڵەتەیە کە لەوانەیە هەمومان پیاە تێپەڕی بین چ بە مناڵی چ بە باوک و دایکی چ مناڵ بین چ دایک و باو بین بۆ مناڵ چ برای گەورە بین بە مناڵ یا خوشکی گەورە بیر بۆ مناڵ ئەویش ئەوەیە هەڵ ئەکرێ بەرامبەرمان ئەو لێدانە ئەو سزا جستێ مەسەلە بۆ من تۆسیۆنە خۆی ئەڵی ئەوە داختەکەم ئێ باش یاڵا چقۆیکی بۆ گەرم کۆ بێنە سەر غازەکە و دیکە ئەگەر داخت کرد هەتا دنیا نیە ئەمم ناڵە نییە نەفسیەن مرتاح نییە چونکە پەنجەیەکی داخراوە لەو کۆمەلگا دیارن بەم لێدانەی تۆ بکرێتەوە بەو نقصانەیە کە تۆ هێناوتەتە بەسەریا بێ بۆیە مەحاالە کە سزای جستەی کەم بکەرەوە یعنی وای لێ بکەرە کە هەر سزاکە ئەو کەڵێ وای لێ بێت کە پێویستی بە سزانە بێ کۆمەلگایەکی وەها دروستکەین کە کەمترین سزایتیا بەکار بێنرێت کە سزای جستەیە کە زیاتر ئەومانەی خاڵێک کرێ سزای معنەوی بدرێ ئەکرێ مەسروفی لێ بگەڕێنێتەوە ئەکرێ مەسەلەبوون بوونە هەندێ ینی هەندە سەفرە هەیە کە ئەو زۆر حەزی لێتی یا مەسەر هەندێک شت هەیە ینی بۆی چی بێت بچێتەوە بەخۆیان کە ئەوانە کۆمەڵێ طریقی باون کۆمەڵە ڕێگا و ڕێبازی باون لە پەروەدەی مناڵە ئەگەر تەمەەن باقی بوو انشاءله لە بەرنمەکانی تررا لە یعنی فترێکی کا باسەکەین کە چۆن ئێمە مناڵ ڕازی بکەین لەسەر ئەوەی کە خۆی ئەوێت یاخود ئێمە ئەمانەوێت خاڵی کۆتاییمان لە هەڵە باوەکانی پەروەردەی مناڵ ئەوش ئەوەی پێشەکی شارەتێکم پێدا ئەوش ئەوەی ڕێنمایی کردنی مناڵ بەرامبەر بە خەڵکی یاتە خەڵ دانیش بێت تۆ ڕێنمایی بکەیت خەڵدانش کە خەڵ مناڵەکە دێتە بەردەمی خۆی بە پیاوەزانێ مناڵەکە دێتە بەردەمی خۆی بە مەسەرە کەسێکی بە شخصیت دەزانێ خۆی لەناو لەناو مەجسەکە خۆی بە گەورە ئەزانێ لەناو تۆ بەچای ڕۆڵێ ڕۆڵێکیان ئەوە فڵانە شت ئاوا بکە دەستت مەسەر ئاوا بێت ئەوە دەست شکێ بۆچی ئاوا دادنا ئەبەیە ئاوا دابنێ ڕۆڵێکیان قسە ئاوا مەکە ئاوا دابنیشە تۆ دەبێ ئەم حاڵەتانە پێش ئەوەی مەجلیسەکە گەرم بێت پێش دەس- پێش ئەوەی میوانت بێ ئە، فێریکەی نەک لە ناو مەجلیسەکە بڵێ ڕۆڵێکیان قاچ مەخەرە سەر قاچ ڕۆڵێکیان مەشۆرە سەری میوانەکەوە ڕۆڵێکیان مەسەلە بۆن مونەها کە میوە کە میوەت هێنا لە پێش لە پێشەوە بۆ خۆتی دامەنێ بۆ میوانەکەیت ئەها ئەم حاڵەتانە دەبێت تۆ لە پێشەوە مناڵەکەت پەروەردە کردوە ڕاهێنابێ لەسەرەوە بۆی کە چووە مەجلسەکە تیلقاییە بچێتە بەردەمی میوانەکە کە ئاوی هێنا گێڕا یەکسەر بچێتە بەردەمی میوانەکە کە کاتێ مەسەلە بە چای هێنا بچێتە بەردەمی میوانەکە بۆیە ئەمەش یعنی محاولەکە چونکە شکا ئەبێتە هۆی شکاندنی یعنی تۆ جاری پێشەر ڕفیقی دانیشتووە دی بە بەرچای و ڕفەکانیەوە ئەیشکێنیت شکاندنەکە مەرج نییە قسەی پێ بڵێ نا بەس کە کاتێک کۆمەڵێ ڕێنماییت کرد کە ئەو وا شتەکانی کردووە بەزە هەڵەیەکی کردووە شتێکی کردو یعنی تەسەڕفێکی کردو حەدەستی ڕویاالەیە یەکسەرمی خەرە سەر ئەم مەسەرە بۆن مونە لە ماڵەکە شتێ دیار نییە پارەی دیار نییە مۆبایلی دیار نییە ئەتەرنێتی دی شتێک دیار شتێک لەو شتانەی کە ئێمە هەمانە یەکسەر مەڵێ تۆ برد بەبرتی میوانەکانی دانیشتووە ڕفیقی دانیشتو یەکسەر مەڵێ ئەوە تۆ بردت یا هەتاوەکو فەترەیەکی زەمەنیش دەچێ حەتا لەوان بێتە جێگەی ڕەقرەی ڕەفیقەکانی کە بڵێنەوە فلانە کەستی باوکردەوە نەبوو سیقە و متمانەی پێنەکردی جاری وا هەیە دێتەوە بە ماڵەوە دێتەوە بە ماڵەوە دوو ڕەفیقی خۆی پێ دوو ڕەفیقی ناوەتە لەگەڵ ڕەفیق و برادر حەزی کرد بێ سعی بکات حەزی بێ دانیشن یەکسە بە چاڵێ ڕۆڵێکیانەوە من نەموتۆ میوانێن تۆ ماڵەوە ئەوە کۆمەڵە هەڵی باوی پەروەردەی مناڵ بوو کە پێم وابێ ئیسفادەی هەمومانی تایە سەرنجام و کۆتایی لەو کۆی ئەو بەرنمانەیە کە باسمان کرد ئەوش ئەوەیە مناڵ جیهانێکی ئاڵۆسە مناڵ جیهانێکی معقەدە دەبێت پەروەەردە بکرێت بۆ ئەوەی هاوڵاتی چاک و باش بەرهەم بێت خاڵی دووەم، هەموو گۆڕانکاریەکانی ژیان لە پەروەردەی مناڵەوە دەست پێ دەکات. دەبێت بە ئیجابی مامەڵەی لەگەڵاکەین، بە چاکی پەروەردەی بکەین لەگەڵ پرۆسەی پەروەردەی مناڵدا، واتە ئێمە بە حەزەرەوە بە حەساسیەتەوە بناڕینە ئەو قۆناغەی کە پەروەردەی مناڵ چونکە بۆ ئەگەر بە مناڵی ڕێک و ڕاست دروستمان کرد بە تاکیدی لە کۆمەلگا ڕاست و ڕێک دروستەبێ خاڵی سێهەم و خاڵی سێمی سەرنجام و کۆتایەکەی کە کۆتا خاڵمانە ئەوش هەر گەل و نەتەوەیەک پەروەدەی دروستی مناڵ نەکات ناگاتە ئامانج و بەها باڵا و پیرۆزەکان و ناکاتە پچڵە پۆپەی سەرکەوتن و ناگاتە یعنی ئامانجەکانی بەدەست نایێنێت بیسەرانی خۆشەویست ئەمە کۆتا بەرنمەی هوەری پەروەردەکردنی مناڵ بوو لە بەرنمەکانی زنجیرە بەرنمەکانی تایبەت بە پەرپێدانی مرۆیی کە هوەری پەروەردەی مناڵ بوو و لە تایبەت بە گەشەپێدانی مرۆیی هەتا بەرنمەیەکی تر بەخوای گەورە تەنەسپێرم خی گەورە یاریواوەری هەموو لایەک بێت.